بانگەوازێک بۆ بەهەشت ئایا دەتەوێ خێر و چاکەت تا دوای مردنیشت هەر بەردەوام بێ پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێت فەرموویەتی ئەگەر مرۆڤ مرد هەموو کردارەکانی لێدا دەبڕێ تەنها سێشت نەبێت سەدەقەیەکی بەردەوام یان زانستێکی سوودمەند یان منداڵێکی دۆعای چاکی بۆ بکات.